ئەلفرێدۆ ئەوەی بۆ ڕوون بووە کە نەخۆشەکەی زۆر ترسناکە و ماوەی ژیانی ناداتێ، هەر لەبەر ئەمە بە چاکی زانی دووی چای بە پاشا بکەوێت و کاتی کوشتنی دایک و باوکی بۆ بگێڕێتەوە و دروشمی خانەوادەکەی لە ئاشکرا بکا هاوڕێ دووکەڵ کەشپاکەرەوەکانی و بڕیاریان دا کە خوشکەکەی بدەن تا ئەگەنە ناو کۆشکەکە و چاویان بە پاشا بکەوێ بەڵام لە کاتی گەڕانەوەی ئەلفرێدۆ بۆ ماڵەوە جۆڤانی سەرک ڕێ پێ دەگرێت. من دەمێکە چاوەڕێی ئەو ڕۆژە بووم کە ڕووبەڕوو بەیەک بگەین بۆ ئەوەی بتبەزێنم جیۆڤانی تۆ بۆ واسووری لەسەر شەڕکردن لەگەڵمە ئاخر تۆ جیاوازی چونکە من قەت ڕووبەڕووی کوڕێکی وەک تۆ بەهێز نەبوویمەوە ها تۆ بووی کەوات لێکردم بی لە خۆم بکەمەوە زۆر سوپاست دەکەم بەڵام تۆ باش لە من نەگەیشتی و جیۆڤانی پاشان باس لەوە دەکەین ئامادە بە ئەلفرێدۆ! لێدانێکی سەرکەوتوو بۆ ئەلفرێدۆ با بەردەوام بین. دەی توانێ ڕزدانەوەت هەیە؟ بێگومان! ئەوەش وەڵامەکەتە ئەوە چیتە ئەل فرێدۆ تۆ پێناچی باش بیت تۆ پەیوەندیت بەمەوە نەبێت جیۆڤانی بەڵام من کەسێکی بێغیرت نیم لە مناڵێکی نەخۆش بدەم هەستە منیش ئەوم لێ چاوەڕێ ئەکردی شەڕەکە هەڵگرە بۆ کاتێکی تر ئەمە لای خۆت بپارێزە تا بە یەک ئەگەینەوە زۆر چاکە خوات لەگەڵ بێ جیۆڤانی بۆستە ئەلفرێدۆ بەڵام تۆ پێت نەوتم ئەزانی من و تۆ زۆر لێک ئەچین جیۆڤانی من وا ئەزانم ئەگەر کاتێکی زۆرمان لە پێش بێت ئەبین بە هاوڕێ. ئەگەر بێت و کاتێکی زۆرت بەدەستەوە بێ مەبەستت چیە؟ ئمم خوات لەگەڵ بێ جیۆڤانی. فرێدۆ، وەڵام بدەوە مەبەستت چیە لەوەدا؟ نا. من لە شەڕەکەدا نەم دۆڕان بەڵام واز دەکەم ئەو منی بەزان ها جۆڤان یەوە چی ڕوویداوە پێستی لە ئەلف پێدەست بردبێتەوە بەیەک بۆکەس بەڵێ ئەو کوڕێکی درسنەوە کە لەوانەیە هەڵات بێ ئەوە چیتە؟ ئەلفرێدۆ کوڕێکی ترسنۆک نییە منیش تا ئێستا نەمبەزاندووە یاڵا بڕۆ لێرە تاوەکو چاک چاکی لێ بدات ئەی ئێوە پێتان چۆنە؟ بەڵام ڕیۆ ئێمە چۆن ئەتوانین ئەلفرێدۆ دەستگیر بکەین؟ تکامت نەبێ. من ڕازیم. تا بەیانی بە ئاگا بوو. هەروەک ئەمەش لە ڕۆمیۆ بە دوور نەبوو، چونکە خەمی ئەو لە خەمی هاوڕێ خۆشەویستەکەی کەمتر نییە. ئەمە ئەو ڕۆژەیە کە ماوەیەکی زۆرە چاوەڕێی دەکەین. ئێمە زۆر ماندووبووین لە پێناو ئەوە. پاشاش من دەکا بە لێپرساوی بنەماڵەی مارتینێز. ئەڵێن پاش ئاهەنگەکە خوانێکی گەورە ساز دەکرێت بەڵێ ئەزانم سفرە خوانێکی گەورە و بەتان دەبێت بۆ خانەدانەکان بۆ تۆ ئازانی و خانەدانانە لە ئێمە پیاوترن نا ناوان نییە تۆ بزانە ئەم بۆ چ داوەتێک دەکەم بەخوا تاکە هێ پاشا گەیشت. زۆر چاکە لاچن دایکە منیش نابینم بە باشە کوڕەکەم بڕۆ سەر شانی باوکت ڕاستی ئەیخوا ئەو پیاوە تیرە باوکە! باوکە! ئەوە پەیوەندی بە منەوە نییە. من نامەوێت لووتبەرزی ئەو دەوڵەمەنانە ببینم. ئەوە ڕۆمیۆ گەیشت. سڵاو، بەخێربێیت. ئێمە ئامادەین. توانای چاوەڕێکردنم نەما. کوا قومبەلەکان؟ هەموو شتێک ئامادەیە. ئایا تۆ کەسێک دەناسیت لای ئەلفرێدۆیە؟ ئەلفرێدۆ منم. ها ئەوە بۆ تۆیە. من؟ بەڵێ. ئەوە کێ ئەو نامەیە بە تۆ دا؟ ها ئەمە لە نیکیتاوەیە. زوو کە وەرە بۆ لای پردە کۆنەکە، خوشکت لە تەنگانەدایە. یانکا. ئەها پلانەکەمان سەری گرت. نیکیتا ڕاست دەکات. ئەلفرێدۆ هۆشی لە خۆی نامین لەو کاتی هەواڵی ناخۆش دەربارەی یانکای خوشکی پێ ئەگا. بەخر بەخۆ گەر ئەلفرێدۆ بزانێ ئەوە تۆڵەمان لێ دەستێنێتەوە. خەمت نەبێ وە دوم کەوە. نازانم ئەم تەقەکردنە لە ئاهەنگدا چ سوودێکی هەیە ها؟ باشە ئەلفرێدۆ چیەکە لێرە من داوای لێ بردون دەکەم کە دوا کەوتم خەریکی ئامادەکردنی ئەم دلانە بووم کە ئەمڕۆ لەبەری دەکەم دڵتنگ بەبە ئەلفریدۆش تا ئێستا نەهاتووە ها بۆ دوا کەوتووە پاش تۆزێکی تر دێ هەموو هاوڕێیانیش لێرەن و ئامادەن بۆ جێبەجێکردنی پیلانەکە ئەی وانییە؟ یانکا، نیکیتا، ئێوە لە کوێن وەڵامم بدەنەوە؟ هە زۆر باشە ڕیۆ هەموو شتێ وەکو خۆی دەڕوات ها یانکا ئایا تۆ لێرەی؟ ئەم شوێنە کە لاوەیە ئای ئەوە چیە تا شوێنی تۆ گەوتێداومانەوە ئەلفێدۆ ئەو دەرگایە بکەنەوە هەڵمان خڵەتانی زۆر بە ئاسانی ڕۆ ڕۆ پەلە بانگی جۆڤانیکە بەسەر تاسیۆنی بکەوە ئەمێ بزانم یا کەونی کیتا لە شوێن ئێمە ئەوانمان هەر نەبینیوە بڵێ ئێمە ناوی ئەوانمە بەکار هێنا لە نامەکەدا بۆی تۆ بخینە داوەکەوە دەبەتی ئەلفێدەوە دواکەوت منیژۆ کوتۆ سەرم سوڕماوە بەخوای هەبێ و نەبێ شتێک هەر ڕووی داوە. باشە چی بکەین؟ تکایە لێرە چاوەڕێ بکەن من ئەچم بە دوای ئەگەڕێم. منیش دێم هەروها منیش. تۆ بۆچی دواکەوتی ئەلفرێدۆ؟ یەڵا دەی هەر یەکەو بە لایەکدا بڕوات پێویستە زوو بیدۆزینەوە. باشە. کورە تاقەتی ئەو قەرەباڵخیەم نییە بۆ خۆم لێرە دانیشم بۆ کوێ ڕاکەی ها ماڵسا پێم بڵێ ئەلفرێد و هاوڕێ مت بینیوە بەڵێ بینیم. ئاخر ئێوە چۆن کاری وا دەکەن بێپرسی من ئێ ئەو هەلا ناوی من ئەو زانیارە نیت کە پێم وتی بەکار تێناوە بۆی بخیتە ناو داوەکەەوە ئەی چەند بێ ئەقلی ئەی گێلا بۆستن من بەستمەوە دەربچم هەر ئەبێ ئەمڕۆ هەر پاشا ببینم پێویستە چارەیەک بدۆزمەوە. ئەمە دانەخراوە. توانم لە دەستدا. ڕۆمیۆ ئەلفرێدۆ تۆ لە کوێی؟ ڕۆمیۆ من چووم لە ماڵی مامە فاکە گەڕام، لە شوێنە نهێنییەکەش گەڕام، بەڵام نەمدۆزییەوە. بەداخەوە لە بەردەرگای کۆشکەکەش نەبوو. بووک، گواستمە خۆم بەدوایدا دەگەڕام. بۆستە، لێم گەڕێ. ئاخر تۆ باش لە شارەکە شارەزا نی. ئەمەیە، لێی گەڕێ بۆ ڕۆمیۆ. من متمانەم هەیە، بێگومان دەیدۆزێتەوە. یەڵە دەی ڕۆمیۆ تاسیۆنی ئێستا کاتی ئەوە نیە من شەڕ لەگەڵ تۆدا بکەم ڕای کرد باوەسە زر بوو من لەم لاوە بۆیە گەڕێم. پێویستە زوو لێرە دەربچم ئەگەر نا ئەمڕۆ ناتوانم پاشا ببینم. ئای داخراوە. زۆر سەیرە چۆن ئاوا بە پەلە ون بوو با بگەڕینەوە پێچی ئەلفرێدۆ لێرە بێ ئایا تۆ سەلامەتی؟ من باشم ئەو شتومەکانە منیان ڕزگار کرد لەبەرچی خۆت خستە مەترسی تۆ بیر لەمە مەکەوە ئەلفرێدۆ گرنگ ئەوەی ئێمە سەلامەتین ڕۆمیۆ ئەگەر ئەوە بە چاوی خۆم نەبینایە قەت بڕۆم نەدەکرد زۆر ئازایە دەی لێرە با بچینە دەرەوە چونکە کاتمان کەمە دەی لێرەوە ئەگەر ئەم سندوقە لات بین ئەوە دەتوانین بچینە دەرەوە دەی ئەڵڵا دەی بەێستە لەی دەپۆتی نۆ. وابزان ئێستاکە ئەتوانین بچینە دەرەوە ها تۆ زوو لێرە بچۆ دەرەوە منیش ڕێگان لێگرم من پێت دەڵێم بڕۆ نا بابێکەوە بڕۆی تۆ پێویستە سەرۆکی شارەکە ببینی هەواڵی ئەم دڕندانەیان بدەیتێ کە دایک و باوکتیان کوشتۆ و تۆ و خوشکەکەتیان دەربەدەر کردووە ئەبێ بزانن کە تۆ بێتاوانی بۆ ئەوەی شەڕەفی بنەماڵەکەت بسێنیەوە بڕۆ لەبەر خاتریان کە ڕۆمیۆ زۆر سپاس بۆ تۆ ئەلفرێدۆ ڕۆمیۆ ئەلفرێدۆ بۆ چۆن ڕۆی هەرگیز پێت ناڵێ ناسۆ لە دەگەم نەخێر من لێرە ناجوڵێمەوە. ئەوها! زۆر چاکە بە کەیف خۆت لێم دە بەڵام هەرگیز ناڵم لەم دەرگا بچیتە دەرەوە ڕۆمیۆ جۆڤانی پێم بڵێ چی وای لە تۆ کردووە گیانی خۆت بخەیتە مەترسی لە پێناو ئەلفرێدۆ من باوەڕ ناکەم تۆ هەرگیز لە من بگەیت من ئەزانم ئێوە زۆر بەهێزن بەڵام ئێوەی دەستەی گورگەکان جگە لە توانا هیچی ترتان نییە ئەلفرێدۆ جیاوازە کاتێ لەگەڵی ئەبین هەست بەهێز ئەکەین بەمەشەوە باوەڕمان بە خۆمان زیاد ئەبێ هەر لەبەر ئەمەشە ئێمە لە ئێوە بەهێزترین. ڕاستە نیکیتا. ئەسپێ دوو داوای لێ کردم کە ئەم نهێنییە لای کەس باس نەکەم، بەڵام ئێستا ناتوانم بێدەنگ بم. بەداخەوە نەخۆشییەکەی زۆر ترسناکە، وەکو ئەو نەخۆشییەی کە باوکت هەیبوو، جیۆڤانی. ڕاست نییە. من باوەڕ ناکەم. ئێستا کاتی گاڵتە نییە، نیکیتا. خۆزگە ئەمە گاڵتەم بووایە. بەڵام ئەمە ڕاستێکی تاڵە ڕۆمیۆ گیان زۆر بەداخەوە کە ڕاستە ئەلفرێدۆ تۆ بۆچی تا ئێستا پێت نەوتم ئەی خوایە گیان یانکا براکەم داوای لێبوردن دەکەم کە ئێوەم توشی دڵەڕاوکێ کرد. ئەلفرێدۆ، چی ڕوویدابوو؟ هیچ نەبوو هاوڕێیان. زۆر چاکە. ئێستاش با بەرەو کۆشکەکە بچین. یاڵڵا! جیۆڤانی، من ترسنۆک نیم و نامەوێ لە ئێوە ڕابکەم. بەڵام ئێستا ڕێم پێبدە بۆ ئەوەی بچم یارمەتی ئەلفرێدۆ بدەم بۆ گەیشتن بە کۆشکی میلانۆ. پێویستە ئەمڕۆ ئەلفرێدۆ و چاوی بە پاشای شارەکە بکەوێ چیە دەتەوێت گاتەما پێ بکەی ڕۆمیۆ دەمەدا خەتاسیۆنی بەردەوام بە ڕۆمیۆ ئەلفرێدۆ ئەمڕۆ ئەیەوێ مافی خۆی یانکە وەربگرە جا بۆیە پێویستە لەسرم لە پاڵیەوە بم ئەلفرێدۆ لە باشترین هاوڕێ خۆشەویستەکانمەوە ناتوانم لە کاتی تنگانە لێ جیابمەوە تکاتان لێ دەکەم لێم گەڕێم با بڕۆم و هەر کاتێ تەواو بووم ئەگەڕێمەوە لاتان ئەو کاتە ئامادەم لەگەڵ هەر هەمووتانا شەڕ بکەم تخوا تێم بگەن من بەڕاستمە ئایا بەتەمای جارێکی دیکە بێوە ئێرە ڕۆمیۆ ڕاستگۆ بە پەیمان بێ ئەگەڕێمەوە ڕۆمیۆ تۆ ئەلفرێدۆ دوو هاوڕێ دەسۆزن لەگەل یەکتری با گوێم لێ بگرن ئێستا هەر هەموومان بەرەو ئەم کۆشکە بەڕێ دەکەوین یاڵا چی؟ بە لەوێشدا یارمەتی ڕۆمیۆ ئەلفرێدۆ دەدەین گیۆڤانی بە بەو بەیانیش من و ئەلفرێدۆ ڕۆمیۆ تاسیۆنی بە یەک دەگەینەوە زۆر چاکە گیۆڤانی ڕۆمیۆ ئەمڕۆ با دووکەڵ کێشپاکەرەوەکان و هاوپەیمان بن لەگەڵ گورگەکان بۆ ئەوەی بە هەموومانەوە یارمەتی ئەلفرێدۆ بدەین بەڵێ گیۆڤانی هەر تەنها ئەمڕۆ ڕۆمیۆ بەڵێ ڕۆمیۆ گیان من ئێستا کە ئەچم چاوم بە پاشای گەورە بکەوێت و ڕاستیەکانیشی پێ ئەڵێم تکا دەکەم چاوەڕێم کە. دوو کەڵکێش پاکەرەوەکان هەستان بە جێبەجێکردنی نەخشەکەیان بەڵام زۆرێک لە دەنگ و چەڵەمە و ناخۆشی ئەکەوێتە ڕێگەیان چونکە مالزیۆی مامی هەموو جۆرە توندوتیژی و فێڵێک بەکاردێنێ بۆ ڕێگەگرتن لە بەردەمیان لە گەیشتنیان بە پاشا، بەڵام ئەبێ کێ لە کۆتاییدا سەربکەوێ؟ ئەم ڕووداوە پڕ لە هەواڵانە لە ئەڵقەی داهاتووماندا چاوەڕێ بن.